بەڵام نازانم چۆن بەسەریاندا زاڵ بوون و بەساخی دەرچووین. سندوقەکەی کاپتن بیلیمان کردەوە و نەخشەی گەنجینەکەمان دەرهێنا. ئەوە دوورگەی زەردەیە ئەمە شوێنی شارداوەکانە ها چیای گەنجینەی لێرەیە ساڵی 1950 کاپتن فلند بێگومان ئەوە ئەو نەخشەیە کە هی کاپتنی دەریایی بەناوبانگە فلند ژیانی خۆی لە بدەریا بەسەربرد بۆ گەڕان بە دوای پارەدا ئەو سامانەی کۆ کردبەوە هەژمار نەدەکرا بێگومان دەبێ ئەوە گەورەترین دەریاوان بێ لە جیهاندا جێم ئێمەی هێنە سەرنەخشەیەکی گرنگ گەورەم بۆچی لەگەڵ خۆتدا نابێ بۆ ئەوەی بە دوای دوورگەی گەنجی نەدا بگەڕێم تەنها لەبەر ئەوەی بچووکم یان لەبەر شتێکی ترە بەڵام یارمەتی دەدەم لە زۆر کاردا قاپ و قاچاق دەشۆم چێش لێ دەنێم وەسەر کەشتێکەش دەشۆم وە جانتاکان هەڵدەگرم هەموو شتێ دەکەم تکایە تکایە لەگەڵ خۆتاندا بمبم بۆ دوورگەی گەنجینە تکایە گەورم بم بە نابمە بارگرانی بۆتان ئەوەش بزانە بێلی ئەو نەخشەی داوە پێم دەمتوانی بیپارێزم بۆ خۆم. وانە گەورە گەورە بەڕستریلۆنی باشە دێ تێگەیشتە و گڕاکە بەست ئەوەیە لەگەڵ خۆتا دەمبێ بۆ ئەوێ گومانم لەوەی ئێستا تۆ برسیتە خواردنەکەش ئامادەیە دێ ئەو بۆ ناخۆی جێ من برسیم نیە نا ناخۆم منداڵە تەمەری تۆدا دەبێ زۆر بخوا جارێکی تر بە منداڵ بانگم مەکە باشە باشە وا ناکەم تۆ بەس بێدەک بە دوورگەی گەنجی نا هێشتا هەر سوورم لەسەر ڕۆیشت نەکەم ئەوش ئاراستێ ڕۆژهڵاتی باکوورە دارستانی چڕی لێە داروباری گەورەشی لێە دوورگەی کە لەسەر دەکەوێتە دەریای باکووری ڕۆژهەڵات ئەوەی لێت تێناگەم گەنجینە شاراوەکەیە بە دەستەواژیەکی نادیار نووسراوە ئەوە ئاساییە دۆزینەوەی گەنجینەیەکی وەها پێویستی بە ناڕەحەتیەکی زۆر هەیە. کاپتن فلن سامانە زۆرەکەی خۆی لە شوێنێکی ئاوا بەجێهێشتووە زۆر ئەستەمە کە کەسێک بتوانێت بیدۆزێتەوە. ئەوە خەونمانە هاوڕێکەم دەبێ بە هەر جۆرێک بێ بیدۆزینەوە دەی بجولێن چارۆگەکانی کەشتەکە بکەنەوە ئامادە من بۆ ڕۆیشتن دەی ڕۆشتن بۆ دورگەی گەنجینە دەی کوڕەکان ئامادە من دەی دەبێ باز لە کارەکەی جیم بکەین چی لێ بکەین کارەکە بۆ تۆ جێ دەهێڵم تا بڕیار دەدەی کەوا چی لێ بکەن من چیتر قسەی لێ ناکەم جیم تەمەر چەندە؟ سێزدە ساڵ سێزدە ساڵ؟ ئەمە زۆر سەیرە ئەوە چیە؟ کاتێ لەو تەمەە بووم منیش وەکو تۆ حەزم دەکرد ببم بە دەریاوان تۆ جەنابی دادوەر؟ خەونی بچووکیم هاتە دی. پاش ئەو هەموو ساڵە تەمەنی گەورەیی بە سەرکێشی بەسەر دەبەم. ڕێت لێ ناگرم و دژی بیرۆکەی چوونت نیم بۆ دوورگەکە. ئا، بەڕاستی گەورەم؟ بەڵام. بەڵام کێشەک هەیە بچکۆلەکەم. چی لە میوانخانەکە دەکەی؟ چۆن وازی لێ دێنی و هەموو شتێک لە پاش جێ دێڵی؟ من بیر لە هەموو شتێکی تۆ دەکەمەوە جیم، دایکت تووشی زۆر ناخۆشی دەبێ کاتێ لێی دوور دەکەویەوە. پێم بڵێ جیم چی لە دایکت دەکەی ئەگەر لەگەڵماندا بێی؟ نەخشەی گەنجینەکە دادوەر دەیپارێزێ جێ بە خێرایی دەست بەمەوە بۆ میوانخانەکە و دواتر دەچم چەند کەشتێک و دەریاوانێک ئامادە دەکەم بەڵێ دەبێ هەموو شتێ ئامادە بێ جێم بچووکەکە بیرۆکەیەکی زۆر باشم بۆ هات ڕۆڵە بیرۆکەیەکی تاک؟ بڵێ بچکۆ بیرم لەوە دەکردەوە هەموو کاتێک نامەت بۆ بنێرم و لەبارەی کەشتەکە ئاگدارت بکەمەوە وە کاتێک نامەکان دەخوێنیتەوە وە هەز دەکەی لەگەڵ مندا لە گەشتەکە وە هەروەها گەلێشتی دریشت بۆ دەنووسم لەوانە دۆزینەوەی گەنجینەکەش بەڵێ ئەی ئەمە بیرۆکەیەکی باش نییە ئەوە گەیشتین جێم ئاگار لە خۆت بێ جێم بەڕێز تریلۆنی تێنەگەیشتووە لەوەی گەشتکردن هیچ مانایەکی نییە ئەگەر لەگەڵ یاندا نەبی سوودی ئەم مانایەتە کە بۆ می دەنێرێ لەم ڕۆوە یارمەتی دایکم دەدەم بۆ پاکردنەوەی هۆتێلەکە زۆر هەوڵم دەدا بەڵام ئەوە مانای ئەوە نییە کە بێ هیوا بوومە لە چوونم بۆ دوورگەی گەنجینە هەموو شتەکانم تەواو کرد دەی بێن بۆ چی دەکەی؟ جێم من لەو ژوورە کار دەکەم تۆش بڕۆ بۆ ژووری دوسە و سێ دەی باشە دایە ئەمڕۆ هیچ نەچوومە تاوێ جێم باش پاچی بکەوە زۆر باشە دەتوانم بێمە ژوورەوە ئەوە چیا دیمەنێکی سەیرە زۆر باشە لە شتە بێکەڵکەکانەوە دەست پێ دەکەم یەکەم جار شتە کۆنەکان فڕێ دەدەم ئەمە سوودی نییە و ئەوەش بێ سوودە، ئەوەش، ئەوەش، ئەوەش، ئەوەش، هەروەها ئەوەش بێ سوودە. کاپتن بیلی. چێ دەبێ دەریاوان لە دەریا بمرێ ئازیزەکە. تۆ لە کوێ جێم؟ جێم؟ دەچم سندوقەکە لەسەر گردەکە دەنێژم کە ڕوە و دەریایە. باشە بەڕاستی بیرۆکەیەکی چاکە کچەکەم ئا بێم بۆ چاوەڕێکە ئاه زۆر ماندوو بووم ئاه ئاه کاپتن بێلی ئێرە شوێنێکی باشە بۆت دەتوانی زەریاکەش ببینی کاپتن بێلی منیش بەم نزیکانە سەفەر دەکەم بۆ ناو دەریا. جیم لێرە چی دەکەی؟ بە دوای گەنجینەدا دەگەڕێم دەبێت هەر ئێستا منداڵەکە بگرێن چی لەوەیە؟ ئا هیچ کەس لەوەیە؟ ئەوە منم نامەیەکتان لە شار بۆ هاتووە دەبێ گەشت بکەین؟ بەڵێ دەبێ بە دوای گەنجینەی بزربووەکەی کاپتن فلندا بگەڕێم ئازیزەکەم ئەوە چ گەشتێکە؟ بەڵێ ئەوە فرسەتی تەمەە جارێکی تر دووبارە نابێتەوە باشە لە پاش ڕۆیشتنت یارمەتی دایکت دەدەم لە میوانخانەکەدا ناتوانێت هەموو کارەکانی میوانخانەکە بە تەنها جێبەجێ بکات. جیم دەی بۆ ناو خواردن ئەگەر پەلەنەکەی خواردنەکە سار دەبێتەوە باشە ئەوە هاتم بابا دەبێت بە شێوەیە چتر یارمەتی دایکم بدەم لە هەموو کارەکانیدا خواردنێکی زۆر خۆشەدایە ئەمڕۆ دەمەوێت شتێکت پێ بڵێم شتێک دەڵێی؟ ئا ئا من ئەوە بڵێ ئێ، تۆ ئەگەر باشە پێت چۆنە ئەگەر گەشت بکەم ئەگەر بە تەنها گەشتی دەریا بکەم من گەورە بووم دەتوانم پشت بەخۆم ببەستم ڕات چۆنە دایە چی دەڵێ ئەگەر ئەگەر گەشتم کرد چی دەڵێ هەر ئێستا نامەیەکت بۆ هات ها بیخوێنەوە نامە دەربارەی کە ئێستا وتت پێم بڵێ لە کوێوە بیرۆکەی گەشتکردنت بۆ هات باشە دەربارەی ئەوە سبە قسە لەگەڵ دەکەم بابا ئایا باشە گەشت بکەم و دایکم جێبێڵم سرم لێ شێواوە بابا ئەگەر لەجێ من بووتە چی دەکرد چی دەکرد بابا سرم لێ شێواوە بەڕاستی دەبێت چی بکەم بابا پێم بڵێ ئا چی بکەم بێم بۆ پێم بڵێ. لەو شەوەدا نامەکەم خوێندەوە کە بۆم هاتبوو جیم، هەواڵێکی زۆر خۆشم پێ بۆت لە کۆتاییدا توانیم کەشتێکی گەورەی چارۆگەدارم دەستکەوێ بەڵێ بەڵام نەم دەتوانی ئەو کەشتێم دەستکەوێ ئەگەر یارمەتی ئەو پیاوەیە قاچە نەبووە تێگەیشتی یە قاتی هەیە؟ ئەو پیاوە خاوەن کەسایەتێکی بەهێزە وابزانم هەموو دەریاوانی شارەکە دەناسێ. هەروەها زۆریش ناودارە لە ناو خەڵکدا و زۆریش دەربارەی گەشتکردن دەزانێ هەر بۆیە داوای لێکردم ببێتە چێژلێنەری کەشتیەکە بۆیە منیش ڕازی بووم بەوەش نەوەستە بە چەند دەریاوانێکی گەورەی ناساندم ئێستا جووا خۆمان ئامادە دەکەن بۆ گەشتەکە دەریا گەنجینە بەڕاستی هەست بە خۆشێکی زۆر دەکەم جێم باوەڕکە هەموو شتێکت بۆ باز دەکەم. جێمی هاوڕێم، هیوادارم لە قسەکانم تێگەیشتبی و سەرم نێشادبی. دورگەی گەنجینە دورگەی گەنجینە؟ هەر تۆنێک بێت ناتوانم ئەوها بمێنمەوە بە گوێرەی نامەی بەڕێستریلۆنی بێ بەم زوانە دەردەچن دەبێ ئەمڕۆ لەگەڵ دایکم قسە بکەم و هەموو شتێکی پێ بڵێم و ڕازی بکەم کەوا گەشت بکەم دەبێ ئەوە چی بێ؟ باشە دەبێ ئەگەم لە هەموو شێک بێ بێ دوو دڵی بڵێمەوە شتێکی گرنگ هەیە دەبێ پێت بڵێم دایە دەتەوێت چی بڵێ ئازیزم جێم باشە دایە دەمەوێ گەشت بکەم بۆ کوێ؟ بۆ دەریا بۆ دورگەی گەنجینە. گەشت دەکەم لەگەڵ بەڕێز تریلۆنی و جەنابی دادوەر. جێم دەتەوێت دایکت بە تەنیا لێرە جێبێڵی؟ زۆر بیرم لەمە کردوتەوە هەر دەبێت گەشتەکەم بکەم دەمەوێت بە ناو دەریاکاندا بڕۆم دەمەوێت دەریاکان بە بڕمدایە. تەمەنی جێم گەیشتە سێزدە ساڵ. وابزانم کاتی ئەوە هاتووە بێتە بڕیاردەری خۆی بیر لەوە بکەوە تۆش گەشتت کرد تەمەن سێزدە ساڵ بوو. بلاک دۆک؟ ئەی مندا وەڵامی پرسیارەکەم بدەوە چێ لە قسەکەی کاپتن بیلی جۆشی بێت ئایا دادوەرەکە یان بەرەستری لۆنی ها هەر ئێستا پێم بڵێ دەی من هیچ نازانم قسە بکە قسە بکە دای لەگەڵ تۆ مە قسە بکە دای بۆستە لەگەڵ تۆ مە بوەستە دای Yeah! پێم بڵێ دای ئێستا نەخشەکە لای چێ نازانم ئەگەر بێت و پێم نەڵی ئەوە دەتکەمە یەک پار و دای خێرا هەر ئێستا بیڵە دای بووە سەواز لەو مناڵە بهێنە دایە سزاکە وەردەگری خانم بەرامبەر ئەوە سوکەوتە کردن ئێستا تۆ سزاکەی وەردەگری. وا میوانخانەکە دە پیاوی لێیە، چاوەڕێی یەک ئاماژەی من دەکەن. دەتەوێ بانگیان بکەم؟ ئا چی؟ دەی بجوڵێ هەر ئێستا منداڵەکە بەربدە. ئەی پیاوینە وەرن وا چەتەیەک لێرەیە. دەی ئەمە وەرن وا نەکەیت چەتەیەک ئەمە نەکەیت لێرەیە. وە زووتە دەڕۆ وەرن. هەرگیز ئەوەم لەبیر دەی ناچێت لێرەکە وەرن وا ئەوە لەبیر هەڵدەکە. ناچێت زووتن. ئای چەند ترسنۆکی خۆشەویستەکەم تۆ سەلامەتی؟ ئەها بێگومان دایە تۆ هیچ مەترسە ئەو تتێ ناتوانێت هیچ شتێکمان لێ بکات بەڵام تۆم بینیش ڵەژاو دیار بووی بۆیە ترسام نانا نەخێردایە تەنها گاڵتەم لەگەڵدا دەکرد ئەرێ بەڕاست کوا دە پیاوەکە ئەوە تەنها قسەیەک بوو هەڵم بەستا هەتا تۆی پێ ڕزگار بکەم بە دڵت بوو ها ئەو خواردنە چییە؟ هیچ بۆنەیەک هەیە؟ جیم هیچ شتێک هەیە کە تۆ پێمی بڵێ؟ پێتی بڵێ؟ لە دوێنێەوە بیر لە شتێ دەکەیتەوە و دەتەوێت پێمی بڵێ دەی بڵێ دەی هەر ئێستا پێم بڵێ دوو دڵمە بە کچەکەم باشە ئێستا پێت دەڵێم دایە دەمەوێ بۆ دەریا گەشت بکەم دەمەوێت بە دوای دوورگەی گەنجی نەدابگەڕێم ئایا دەتوانم ئەو کارە بکەم دەتوانم؟ باشە جێم دەتانی بڕۆی من پێشتر نامەیەکم بۆ بەڕێز تریلیۆن و جەنابی دادوەر نرد لە نامەکەدا داوام لێکردن زۆر بە باشی ئاگاداری تۆ بن. دەتوانم بە دوای گەنجینەدا بگەڕێم ئەم خواردنەم بە بۆنەی گەشتەکەت ئامادە کردووە دەگەڕێمەوە پارەیەکی زۆریشم پێ دەبێ میوانخانەیەکی گەورەش لە لەندەن دروست دەکەین دەیبینی بێ ئومێدت ناکەم بەڵێ بەڵێ بە سەلامەتی بڕۆ پارسێ ڕۆژنامەیەکمان لە شارەوە بۆ هات وەڵامەکەی ئەو نامەی دایکم بوو بێگومان ڕازیبوونەکە هەر لە سەرەتاوە بوو، لە پاش سێ ڕۆژی تر خزمەتکارەکەی بەڕێز تیریلۆنی هات تاوەکوو لەگەڵ خۆیدا بمبات. چاوەڕێ کە جیم، هەندێ شتی تر لەناو جانتاکەت دادەنێم. هەندێ شتی تر دادەنێی؟ ئەو شتانە گرنگن و پێویستن. ئەی ڕێگایەکی چەند ناخۆشە! ئەم دووربینە باوکت بەکاری دەهێنا. کۆنیشە بەڵام ئاگاداری بە سوودی لێ دەبینی زۆر سپاس هی جیم وەرە هاتوم لەگەڵ خۆمتدا ببام وەرە دێ دایە واگەیشت ئەوە تا لێرەیە دەی ئازیزەکەم بابا من جێم هۆگنیزم ئێستا گەش دەکەم دەمەوێت باش ئاگاداری دایکم بی تکایە ئاگات لێ بێ خوا ئاگادارت بێ سپاس بۆ چاوەڕوانەکەت دایە ئەمڕۆ کەشێکی زۆر خۆشە باشترین ڕۆژە بۆ گەشتکردن بە دەریادا بەڕاست دایە دایە ئێستا وا دەڕۆم بڕۆ خوات لەگەڵ جێم. بەنیازی دیدار جێم باش ئاگات لە خۆت بێ لە بیرت نەچێ نان بخۆی دایە مەترسە من ئێستا منداڵ نیم گەورە بوویمە ئەو ئێستا بۆتە گەنجێکی سەرکەوتوو. ها؟ لێلێ من ڕایشتم خۆت لەگەڵ ئەگەر لە خۆت بێجێم لە کۆتاییدا جێم بڕیاری گەشتکردنیدا بیری گوندەکە دەکەم. لە کۆتاییدا دەڕۆم بۆ دوورگەی گەنجینە.